بەناوی خودای بەخشندە و میهرەبان ئەی خەڵکینە لە پەروەردگارتان بترسن و خۆتان لە خەشمی بپارێزن چونکە بەڕاستی زەوی لەرزەی قیامەت و کاولبوونی بوونەوەر کارەساتێکی زۆر گەورەیە و ڕووداوێکی سامناکە لەو ڕۆژەدا کە کارەساتەکەت دەبینن هەموو شیردەرێک لە شیرە خۆرەکەی بێ ئاگا دەبێت و فەرامۆشی دەکات هەموو سکپڕ و دووجانێکیش کۆرپەلەکەی دادەنێت خەڵکی دەبینیت وەکو سەرخۆشن لە ڕاستیدا سەرخۆشیش نین بەڵکو سزای خودایی زۆر سەخت و سامناکە و سەری لێ شێواندون هەندێ لە خەڵکی دەبینیت بەبێ هیچ زانستی و زانیاریەک دەربارەی گەورەی و دەسەڵاتی خدای پەروەردگار مجادلە دەکەن و باس و خواست دەکەن و شوێن هەموو شەیتانێکی یاخی و سەرکەش دەکەون لەسەر شەیتان بڕیاردراوە بێگومان ئەوەی شوێنی بکەوێت و بەگوێی بکات ئەوە بەڕاستی گومڕای دەکات و ڕێگەی بۆ خۆش دەکات تا بەرەو سزای دۆزەخ بیبات ئەی خەڵچینە ئەگەر ئێوە گومانتان لە زندووبوونەوە هەیە ئەوە چاک بزانن کە ئێمە سەرەتا ئێوەمان لە خاک و خۆڵ دروست کردووە لەوە دوان نەوەکان لە نوتفەیەک پەیدا بوون پاشان نوتفەش دەبێتە خۆ هەڵواسەرێک لە ناو منداڵداندا لەوە دوا دەبێتە گۆشت پارەیەکی تەواو و سەر و سیمادار یان ناتەواو هەموو ئەم شتانە دەهێنینەوە یادتان تا بۆتان ڕوون بکەینەوە کە ئێمە ئاوا ئێوەمان دروست کردووە و دووبارە دروستکردنەوەشتان لامان ئاسانە ئەوەشی بمانەوێت لە منداڵدانەکاندا جێگیری دەکەین تا کاتێکی دیاری کراو لەوە دوا بە ساوایی و بە بچووکی دەرتان دەهێنین لە سکی دایکتان دوایی بۆ ئەوەی گەورە ببن و بگەنە ئەو پەڕی هێز و تواناتان هەتانە دەمرێنرێت بە گەنجی هەشتانە دەگەڕێنرێتەوە بۆ پەرپوترینی تەمەنەکان بۆ ئەوەی هیچ شتێک نەزانێت دوای ئەوەی جاران دەیزانی بەڵگەیەکی تریش لەسەر زیندووبوونەوە ئەوەیە کە ئەی ئینسان تۆ زەویش دەبینیت وشک و برنگە جا کاتێک ئاوی بارانمان بەسەردا باراند دا دەچڵەچێت و دەلەرزێت و تۆوەکان چەکەرە دەکەن و ڕەگ و چڵ دەردەکەن و دەڕوێن ئەوسا لە هەموو جۆرە گژ و جیا و گوڵ و گوڵزارێکی جوان جووت دەڕوێنێت ئەم شتانەی کە باسکران بۆ ئەوەیە کە دڵنیابن هەر خوددا زاتێکی حەق و ڕاستە بێگومان هەر ئەویش بە ئاسانی مردووان زیندوو دەکاتەوە و بەڕاستی ئەو پەروەردگارە دەسەڵاتی بەسەر هەموو شتێکدا هەیە بێگومان قیامەتیش هەر بەرپا دەبێت و پێش دێت و هیچ گومانی تێدا نییە و بەڕاستی ئەو خودایە هەر هەموو ئەوانەی کە لە ناو گۆڕدان زیندویان دەکاتەوە و دەیان هێنێتە دەرەوە هەندێک لە خەڵکی هەن مجادلت دەربارەی زاتی خدا و سیفاتە پیرۆزەکانی دەکەن دوور لە هەموو زانست و زانیاری و بۆچوون و کتێب و سەرچاوەیەکی ڕوون و ئاشکرا هەندێک لەو جۆرە کەسانە ڕوو وەردەگێڕێت و شان هەڵدەتەچێنێت و فیز دەکات تا خۆی و خەڵکی لە ڕێبازی خدا وەربگێڕێت ئەو جۆرە کەسانە هەر لە دنیادا ڕیسایی و خەجاڵەتی و سەرشۆڕی دەیان گرێتەوە لە ڕۆژی قیامەتیشدا سزایی سوتێنەری پێدەچێژین ئەوسا پێی دەوترێت ئەم سەرنجامە دەست پێشکەری خۆتە تووشت هاتۆتەوە بێگومان خدا بە هیچ جۆرێستەم لە بەندەکانی ناکات. هەندێک لە خەڵکی هەیە تەنها لە یەک حاڵەتدا خودا پەرستی دەکات ئەویش ئەو حاڵەتەیە کە دنیا بە دڵی ئەو بێت ئەگەر تووشی خێر و خۆشی بوو دڵی پێی خۆشە خۆ ئەگەر تووشی تاقی کردنەوەیەک هات سواری سەری خۆی دەبێت و هەڵدەگەڕێتەوە ئابە و حاڵەتەی دنیا و قیامەت لە دەست خۆی دەدات و زەرەرمەندی هەردوولایە و هەر ئەوەشە خەسارەتمەند و زەرەرمەندی ڕوون و ئاشکرا ئەو جۆرە کەسانە هانا و هاوار لە کەسێک دەکەن لە جیاتی خوددا یاخود پەنا بۆ کەسێک دەبەن نەزەرەر و نەقازانجی پێدەگەیەنێت ئەو حاڵەتە گومڕایی و سەر لێ شێواویەکی زۆر نابەجێ و دوورە. نەفامان هانا و هاوار لە کەسێک دەکەن کە زەرەری زیاتر و نزیکترە لە قازانجی ئای کە چەندە یار و یاوەر و هاودەمێکی ناڕەسەن و خراپیان هەیە بەڕاستی خودا ئەو کەسانەی ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە دەخاتە باخەکانی بەهەشتەوە چەندەها ڕوبار بە ژێر درەختەکانیدا دەڕوات بێگومان خدای گەورە هەر شتێکی بوێت ئەنجامی دەدات ئەو کەسەی وا دەزانێت و وا گومان دەبات کە خدا هەرگی سەری ناخات و پشتیوانین لێ ناکات نە لە دنیادا نە لە قیامەتدا دەبا پەتێک بە بەرزیەوە هەڵبواسێت ملی خۆی پیادا بکات ئینجا بیبڕێت و خۆی بخنچێنێت، یاخود کەسێک وا گومان دەبات کە هەرگیز خودا پێغەمبەر و پەیامەکەی سەرناخات لە دونیا و لە قیامەتدا، با بڕوا بهێنێت بە ئایینێکی ئاسمانی پاشان پاشگەز بێتەوە، با تەماشا بکات و بزانێت ئەو پیلان و فێڵ و نەخشەیەی ڕق و کینە و بوغزی لادەبات؟ ئا بەو شێوەیە قورئانمان دابەزاندووە کە ئایەتەکانی هەمووی ڕوون و ئاشکران، بەڕاستی خودا هەر کەسێکی بوێت شایستە بێت بەم قورئانە هیدایەتی دەدات. بەڕاستی ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە و ئەوانەشی کە بوونەتە جوو لەگەڵ سابیئەکاندا کە فریشتە پەرست یا ئەستێرە پەرستن و گاورەکان و ئاگرپەرستەکان و ئەوانەی کە هاوەڵیان بۆ خودا بڕیارداوە بێگومان خدای گەورە لە ڕۆژی قیامەتدا جیایان دەکاتەوە لە یەکتر و بڕیاری خۆی دەدات لەسەریان بەڕاستی خودا شایەتە بەسەر هەموو شتێکەوە. ئایا نەتبینیوە و نەتبیستووە کە بەڕاستی هەر کەس و هەرچی هەیە لە ئاسمانەکان و زەویدا سوژدە بۆ خودا دەبەن، هەروەها خۆر و مانگ و ئەستێرە و چیاکان و درەخت و ماڵات و زۆرێک لە خەڵکی، زۆرێکیش خۆی شایستەی سزا و تۆڵە کردووە جا ئەوەی خودا قەدر و ڕێزی بشچێنێت و ڕیسوای بکات ئەوە هیچ ڕێز لێنەرێکی نییە بەڕاستی خودا ئەوەی بیەوێت دەیکات ئەمانە دوو دەستەی دژبەیەکن ئیمانداران و بێباوەڕان کردیانە کێشە لەبارەی پەروەردگاریانەوە لە زات و سیفات و قەزا و قەدەری و هەتا دوایی جا ئەوانەیان کە بێباوەڕ بوون پارچە پۆشاک لە ئاگر بڕاوە بە باڵایان ئاوی زۆر لە کوڵ لە سەرویانەوە دەکرێت بەسەریاندا لە دەرەنجامی سەرسەختی و سەرکەشیاندا ئەو ئاوە لە کوڵە هەرچی لە ناو سکیاندا هەیە بە پێستەکانەوە دەیتوێنێتەوە گورزیش لە ئاسن بۆ پیاماڵین و لێدانیان ئامادە کراوە هەرکە هەوڵ بدەن و بیانەوێت خۆیان ڕزگار بکەن و لەو سزایە هەڵبێن بە قامچی و تێهەڵدان دەگەڕێندرێنەوە ناوی و پێیان دەوترێت بچێژن سزای سوتان و ئاگر بەڕاستی خودا ئەو کەسانەی کە باوەڕیان هێناوە و کردەوە چاکەکانیان ئەنجام داوە دەخاتە ناو باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا و بە بەردەم کۆشکەکانیدا جاری و ڕەوانە دەستیان دەڕازێنرێتەوە بە بازنی ئاڵتون و مرواری لە شێوەی سەعاتی دەست و هەر جۆرێکدا کە حەزی لێ بکەن پۆشاکیشیان لەو بەهشتەدا ئاوریشمی جوان و نایاب و هەمە ڕەنگە ئەو بەختەوەرانە ڕێنمووی کراون بۆ گفتاری جوان و پەسەند هەروەها پێشتر ڕێنمووی کرابوون بۆ ڕێبازی ئەو پەروەردگارەی کە شایستەی شکر و سوپاسە بێگومان ئەوانەی کە بێ باوەڕبوون و دژایەتی ڕێبازی خدا بە جۆرەها شێوە دەکەن و نایەڵن خەڵکی ڕووبکاتە مزگەوتی حەرام کە بڕیارمان داوە بۆ هەموو خەڵکی بێت چون یەکە بۆ ئەوانەی کە لەوێ دەژین یا ئەوانەی لە شوێنانی ترەوە بۆی دەچن جا ئەوەی بیەوێت بەهۆی یاخیبوون و لادانەوە ستەم بکات ئەوە سزایەکی بە ئازاری پێدەچێژین ئەی پێغەمبەر بەیاد بێنە کاتێک شوێنی کابەمان دیاری کرد بۆ ئیبراهیم دوای تەوابوونی فەرمانمان پێدا کە هیچ جۆرە هاوڵێکم بۆ بڕیار نەدەیت و بیکە بە بنکەی یەک خوددا ناسی و ماڵی من پاک بکەرەوە بۆ ئەوانەی بە دەوریدا دەسوڕێنەوە یاخود بە پێوەن یان لە کوڕنوش و سوش دەبردندان جابانجی خەڵکی بکە و جاڕ بدە لە ناویاندا بابێن بۆ حەج ئەوانیش بە پیادە دێن بەدەم بانگەوازەکەتەوە یا بە سواری ئەو شترانەی کە دووری ماوەکە لاوازی کردوون و لە هەموو ڕێگەیەکی دوورەوە هەردێن بۆ ئەوەی سوود و کەڵکی مادی و معنەوی بەدەست بهێن و ببین و یادی خودداش بکەن و ناوی پیرۆزی بەردەوام لەسەر زاریان بێت لە ڕۆژانێکی دیاری کراودا کە ڕۆژانی عرفە و جەژنی قوربانە تەکبیرەی لە بیکە اللهم لە بیک هەروەها ناوی خودا بسم اللە بکەن لە کاتی سەربڕینی ئەو ماڵاتانەدا کە پێمان بەخشیون ئەوسا لە گۆشتەکەی بخۆن و بەشی هەژار و نەدارانیشی لێ بدەن لەوە دوا با چڵک و ئارەق و موونی نۆک لە خۆیان دوور بخەنەوە ئحرام بشکێنن هەروەها وەفا بکەن بە نەزرەکانیان و جێبەجێی بکەن و بە دەوری ماڵی دێرین و بە نرخی خوددا کەعبەدا با تەواف بکەن حەج ئەوە بوو کە باس کرا، جا ئەوەی کە سنوورەکانی خودا بپارێزێت و بە گەورەت دایان بنێت و ڕێزی لێ بگرێت، بێگومانەوە چاکترە لای پەروەردگاری بێ پاداشت نییە، گۆشتی مەڕ و بزن و گا و وشتر بۆتان حەڵاڵە جگە لەوانەی کە بەسەرتاندا دەخوێنرێتەوە و قەدەغە کراوە، جا لەبەر ئەوە خۆتان لە پەرستنی بتە ناپوخت و بێنرخەکان بپارێزن، هەروەها لە گوفتاری درۆ و قسەی هەڵبەستراو خۆتان دوور بگرن هەوڵ بدەن هەمیشە شوێن ڕاستی بکەون و ملکەچ بن بۆ حەق لەبەر خاتری زاتی خوددا نەکەن هیچ شەریک و هاوڵێکی بۆ بڕیار بدەن جا ئەوەی هاوڵ و شەریک بۆ خوددا بڕیار بدات وەکو ئەوە وایە لە ئاسمانەوە بەرببێتەوە و باڵندە پەلاماری بدات و پارچە پارچەی بکات یاخود ڕەشەبایەکی بەهێز بیفڕێنێت و بیبات بۆ شوێنێکی دوور و قوڵ بەو شێوەیەی کە حەج باس کرا پێویستە ئەنجام بدرێت جا ئەوەی ڕێز دادەنێت بۆ دروشم و بەرنمەکانی خوددا ئەوە نیشانەی پارێزکاری و لە خوددا ترسانی دڵەکانە بۆتان هەیە چەندەها سوود وەرگرن لەو ماڵاتەی دانراوە بۆ قوربانی تا کاتی دیاری کرا و کە ڕۆژانی جەژنی قوربانە لەوە دوا شوێنی سەربڕینیان بەرە و ماڵە دێرینەکەی خدای گەورەیە بۆ هەر ئومەتێک لە ئومەتانی پێشوو ڕێ و شوێن و بەرنمەیەکمان بۆ داناون بۆ خوداپەرستی و قوربانی تا ناوی خوددا برن لە کاتی سربڕینی ماڵاتەکاندا خودای ئێوە خودایەکی تاک و تەنهایە هەمووتان تەسلیم و ملکەچی ئەو بن مژدەش بدا بە بەندە ملکەچ و فەرمان بەردار و دڵ ئاوەدانەکان ئەوانەی کاتێک ناوی خوددا برا یا باسی دەسەڵات و ڕەحمەت و زات و سیفاتی کرا دڵەکانیان دادەسڵەچێت و تەزووی پیادا دێت ئەوانەی خۆگر و ئارامگرن لە بەرامبەر ئەو ناخۆشیانەوە کە تووشیان دەبێت ئەوانەی کە نوێژەکانیان بە چاچی ئەنجام دەدەن و لەو ڕسق و ڕۆزیی کە پێمان بەخشیون دەبەخشن ئێمە سەربڕینی قوربانیە دابەستەکانمان بڕیارداوە کە هەندێک بن لە دروشمەکانی خودا کە لە کاتی حەج و جەژنی قورباندا ئەنجام دەدرێت بێگومان خێروبێری زۆری تێدایە بۆتان، بازاڕی کڕین و فرۆشتن دەجوڵێنێت و هەژاران تێر دەبن لە گۆشت، پاداشتی زۆری قیامەتیش مسۆگەر دەکات، هەتا دوایی. دە ناوی خودا ببەن لە کاتی سەربڕینیدا، بڵێن، بسم اللە، اللە اکبر، کاتێک ئامادەکراون و ڕیزکراون بۆ سەربڕین. جا کاتێک کە سەربڕان و گیانیان تیادا نەما و پاک کران و پارچە پارچە کران لێیان بخۆن و بەشی هەژاران و سوالکەرانی لێ بدەن ئابەو شێوەیە ئێمە ماڵاتمان بۆ ئێوە ڕام هێناوە بۆ ئەوەی سوپاسی خدا بکەن دڵنیابن هەرگیز گۆشتەکەی و خوێنەکەی بە خدا ناگات بەڵکو تەقوا و پارێزکاری ئێوە بەو دەگات و حسابی بۆ دەکات ئا بەو شێوەیە دەبینن بە چاوی خۆتان ماڵاتی بۆ ئێوە ڕامهێناوە تا لە کاتی سەربڕیندا ئەلله و ئەکبەر بڵێن و قەدری پەروەردگاری گەورە بزانن کە هیدایەتی داون و مژدەیش بدا بە چاکەکاران و خێرخوازان بێگومان خدا پشگیری دەکات لەوانەی کە ئیمان و باوەڕیان هێناوە چونکە بەڕاستی خوددا هەموو خیانەتکار و کافر و بێباوەڕێکی خۆش ناوێت مۆڵەت دراوە بۆ ئیماندارانەی شەڕیان پێدەجێڕن کە بجەنگن و بەرهەڵستی بکەن چونکە بەڕاستی ستەم لێکراون بێگومان خدا دەسەڵاتی هەیە کە سەریان بخات و سەرکەوتنیان پێ ببەخشێت ئەوانەی کە بەنا حەق لە وڵاتیان دەربەدەرکران تەنها تاوانیان ئەوە بوو کە دەیانوت پەروەردگارمان ئەللایە خۆگەر خدا خەڵکی نەدا بە یەکدا و حەق دژی بەتاڵ نەوەستێت هەرچی شوێنی خواپەرستی جوولەکە و گاور هەیە لە خەڵوەتگە و کڵێسا و کەنیسا هەروەها مزگەوتەکانیش کە ناوی خدای زۆر تێدا دەبرێت هەمووی کاول دەکرێت سوێن بێت بێگومان خدا ئەو کەسە سەردەخات کە پشتگیری ئاین و بەرنمەکەی دەکات و هەوڵی سەرخستنی دەدات بەڕاستی خدا زۆر بەهێز و باڵا دەستە ئەوانەی کە ئەگەر پایەدارمان کردن لە زەویدا نوێژ و دروشمەکانی بەچچی ڕدەگرن زەکاتیش بە تەواوی دەدەن فەرمان بە چاکە دەکەن قەدەغەل لە خراپە دەکەن سەرنجامی هەموو کارێکیش هەر بۆ لای خوددا دەگەڕێتەوە ئەگەر خوددا نەناسان بڕوا بە تۆ ناکەن و بە درۆت دەزانن ئەوە دڵنیابە کە پێش ئەوان هۆزی نوح و عاد و ثەمود پێغەمبەرەکانی خۆیان بە درۆ زانیوە و بڕوایان پێ نەکردوون هۆزی ئیبراهیم و هۆزی لوتیش بڕوایان بە پێغەمبەرانی خۆیان نەکردووە هەروەها دانیشتوانی مەدیەن بڕوایان بە شعیب نەکرد موساش بڕوای پێنەکرا و بە درۆزانرا منیش مۆڵەتی کافرانمدا تا ماوەیەک لەوە دوا هەمویانم گرت ئیتر ڕون و ئاشکرایە کە تۆڵە و خەشم و قینم چۆن بوو چەندەها شار و شارۆچکەمان لەناو برد لە کاتێکدا دانیشتوانی ستەمکار بوون ئەوە تا دەبینیت خانوبەرەکانیان بەسەر یەکدا تەپیوە بیری ئاوی لە کارخراو کۆشک و تەلاری بەرز و بڵندی زۆرشمان بە چۆڵی هێشتەوە و بێ خاوەن ماوەتەوە کە بەڵگەیە لەسەر خەشم و قینی خوددا لێیان ئایا ئەوانە بەسەر زەویدا نەڕۆیشتون بە دڵ و دەروونێکی هۆشیارەوە تابیرێک بکەنەوە کوان خەڵکانی ڕابردوو ئەو شارانە بۆ کاول کران چێ ئێمەی دروست کردووە ئامانج لە ژیان چییە؟ یان خاوەنی گوێ و دەستگای بیستن نەبوون بەسەرهاتەکانیان ببیستن و لێکی بدەنەوە جاوانە بێت چاوان کوێر بوو بێت بەڵکو ئەو دڵانە کوێر دەبن کەوان لە سینەکاندا چونکە هەر ڕواڵەت دەبین و ناوەڕۆک لێک نادەنەوە خوددانە ناسان پەلەت لێ دەکەن کە ئەو سزایە زوویەخەیان پێ بگرێت بێگومان هەرگیز خودا لە بەڵێنی خۆی لا نادات لەسەر داخوازی نەفامان پاش و پێشی ناخات چونکە کات و زەمان بایەخی نییە لە لای خوددا بەڕاستی ڕۆژێک لای ئەو پەروەردگارت وەکو هەزار ساڵ وایە لەوەی کە دەیژمێرن چەندەها شار و شارۆچکە هەبوون کە من مۆڵەتم داون لە کاتێکدا دانیشتوانی ئستەمکاریش بوون دوای ماوەیەک لە ناوم بردوون سەرەنجام و گەڕانەوەش هەر بۆ لای منە. پێیان بڵێ، ئەی خەڵکینە! من تەنها ترسێنەر و بێداڕخەرەوەیەکی ئاشکرام بۆتان. جا ئەوانەی ئیمان و باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە، لێخۆشبوون و ڕۆزی بەنرخ و فراوان بۆیان ئامادەیە. ئەو کەسانەشی هەوڵ دەدەن بەربەست دابنێن لەبەردەم ئایەت و فەرمانەکانی ئێمەدا لە کاتێکدا دەستەوسانن ئەوانە نیشتەجێی ناو دۆزەخن ئەی محەممەد پێش تۆ هیچ پێغەمبەرێکی پەیامدار و بێ پەیاممان ڕەوانە نەکردووە ئاواتی نەخواست بێت بە باوەڕهێنانی قەومەکەی بەڵام کاتێک ئاواتی خواستووە شەیتان ئەوەی بە فرسەت زانیوە شتی نابەجێی تێکەڵ بە ئاواتەکەی کردووە ئینجا خوداش فریای کەوتووە و ئەوەی شەیتان فڕی داوەتە ناو ئاواتەکەیەوە سڕیویەتیەوە لەوە دوا خدای گەورە ئاەت و بەرنمەکەی خۆی چەسپا و دامەزراو کردووە خودا خۆی زانا و دانایە خودای گەورە بۆیە ئەو دەسەڵاتەی داوە بە شەیتان تا ئەو خەتەرە و خەیاڵ و وەسوەسەیەی شەیتان فڕی دەداتە نێو ئاواتی پێغەمبەرانەوە ببێتە هۆی سزا و تاقیکردنەوە بۆ ئەوانەی لە دڵ و دەرونیاندا نەخۆشی دووڕووی و ناپاچی هەیە و بۆ ئەوانەشی کە بەرامبەر ئاینی خوددا دڵڕقن بەڕاستی ستەمکاران لە دژایەتی و شەڕەنجێزیەکی قوڵ و بێبندا ڕۆچوون. بۆ ئەوەش ئەوانەی زانست و زانیاریان پێبەخشراوە دڵنیابن و بزانن کە بێگومان ئەم قورآانە حەقیقەت و ڕاستە و لەلایەن پەروەردگاری تۆوە ئەی محەممەد ڕەوانە کراوە اینجا بڕوای پتەوی پێدەهێن و دڵەکانیشیان ملکەچ دەبێت بۆ خوددا بێگومان خودا هیدایەت دەری ئەوانەیە کە باوەڕیان هێناوە بۆ ڕێگە و ڕێبازی ڕاست و دروست بەردەوام ئەوانەی کە بێ باوەڕن دەربارەی قورئان لە شک و گوماندان هەتا کتوپڕ قیامەت بەرپا دەبێت یاخود تا ئەو کاتەی کە سزا و ئازار لە ڕۆژێکی بێخێردا یەخەیان پێدەگرێت. ئەو ڕۆژە پاشایەتی و دەسەڵات تەنها بەدەست خودایە و فەرمانڕەوایی لە نێوانیاندا دەکات جا ئەوانەی کە باوەڕیان هێناوە و کار و کردەوە چاکەکانیان ئەنجام داوە لە چەندەها باخی پڕ لە ناز و نیعممەتەکاندان ئەوانەشی کە بێ باوەڕ بوون و ئاەت و فەرمانەکانی ئێمەیان بە درۆ زانیوە ئا ئەوانە بەهۆی بیر و باوەڕی ناپەسندیانەوە سزای پڕ لە خەجاڵەتی و ڕیسواکەریان بۆ ئامادەیە ئەوانەشی کە لەبەر ڕەزامەندی خودا و لە پێناوی سەرخستنی ڕێبازەکەی ئەودا کۆچیان کرد لەوە و دوا کوژران و شەهید کران یاخود مردن سوێن بێت بێگومان خودا لە ڕزق و ڕۆزی چاک بەهرەوەریان دەکات بەڕاستی خودا هەرخۆی چاکترین ڕزق و ڕۆزی بەخشە. سوێن بێت خودای گەورە ئەو جۆرە کەسانت دەخاتە شوێنێکەوە کە زۆر پێی ڕازی و خۆشنود دەبن بەڕاستی خوددا زانایە بە هەوڵ و کۆشش و نیەت و چاکەیان و خۆگرە زۆر پەلە ناکات لە تۆڵە سندندا ئەوە بڕیاردادەی خوددا بوو هەر کەسێک تۆڵە بسێنێت لە ستەمکار بە ئەندازەی ئەوەی کە ستەمی لێکراوە لەوەودوا دەسترێژی بکرێتەوە سەر و ستەمی لێ بکرێت ئەوە بێگومان خدا سەری دەخات بەسەر و ستەم کارەدا بەڕاستی خدا زۆر چاوپۆشی دەکات و لێ خۆش بووە لەو کەسانەی واز لە ستەم دەهێنن یاخود توانای تۆڵە سندنیان هەیە و چاوپۆشی دەکەن. ئەو سەرکەوتنە بەهۆی ئەوەوەیە کە بەڕاستی خدای گەورە زاتێکە ئەوەندە بەتوانایە شەو تێ هەڵکێشی ڕۆژ دەکات و ڕۆژ تێ هەڵکێشی شەو دەکات بەڕاستی خودا بیسەر و بینایە بە هەڵسوکەوت و قسە و گوفتاری بەندەکانی. ئەو بیستن و بینینەش بەهۆی ئەوەیە چونکە بەڕاستی هەر خودا خۆی حەق و ڕاستە، ئەوانەشی کە ئەوان هانا و هاواری بۆ دەبەن لە جیاتی ئەو هەر ئەوە خۆی بەتاڵ و ناحەقییە. بێگومان ئەو خودایە بڵند و بەرز و مەزن و گەورەیە. ئایا نەتبینیوە کە بەڕاستی خودا بارانی لە ئاسمانەوە باراندووە و زەوی زۆر پێ سەوز دەبێت، بەڕاستی خودا ورد بین و بەسۆز و دلۆڤان و ئاگایە هەرچی لە ئاسمانەکاندایە و هەرچی لە زەویدا هەیە هەمووی ئەو زاتە خاوەنیانە بەڕاستی هەر خوددا خۆی دەوڵەمەند و بێنیازە و هەر خۆی شایستەی سوپاس و ستایشە ئایا بە چاوی خۆت نەتبینیوە چۆن خدای گەورە هەرچی لە زەویدا هەیە بۆ ئێوەی ڕامهێناوە هەروەها کەشتیەکانیش کە لە دەریاکاندا دەڕوات بە فەرمانی ئەو زاتە ئاسمانیش ڕاگیر دەکات لەوەی کە بکەوێت بەسەر زەویدا مەگەر بەویست و فەرمانی خۆی بەڕاستی خوددا بۆ خەڵکی زۆر بە سۆز و مێهرەبان و لێخۆش بوو بەخشندەیە هەرەو زاتە ژیانی پێبەخشیون لەوە دوا ئەو دەتان مرێنێت پاشان زیندوتان دەکاتەوە لەگەڵ ئەم هەموو شتانەدا زۆربەی خەڵکی سپڵە و بەدنمەکە بۆ هەر میلەتێک بەرنامە و پڕۆگرامێکمان دیاری کردووە پەیڕەوی دەکەن و لەسەری دەڕۆن بە گوێرەی کات و شوێن و بارودۆخیان ئەم بەرنمەیەشمان ناردووە بۆ هەتا هەتایی کەواتە با خاوەن ئاینەکانی تر نەیکەنە کێشە و ئاژاوە لەگەڵتدا لەبارەی ئەم ئاینەوە ئەی محەممەد بەردەوام بانگەوازی خەڵکی بکە بۆ لای پەروەردگارت چونکە بەڕاستی تۆ لەسەر ڕێگە و ڕێباز و هیدایەتێکی ڕاست و دروستیت خۆ ئەگەر مجادلت لەگەڵدا بکەن ئەوە تۆ مجادلە مەکە بەڵکو بڵێ خدا خۆی چاک زانایە بەو کار و کردەوانەی کە ئەنجامی دەدەن هەر خدا خۆی لە ڕۆژی قیامەتدا داوەری دەکات لە نێوانتاندا لەسەر ئەو شتانەی کە ئێوە کێشە و جیاوازیتان لەسەر دەکرد لەوێ ڕاستیەکان بەتەواوی دەردەکەوێت. ئەی هۆشمەند، مەگەر نەتزانیوە کە بەڕاستی خودا ئاگا و زانایە بە هەرچی لە ئاسمان و زەویدا هەیە و هەموو ئەو شتانەی کە دەیکەن لە کتێب و دۆسێی لەوح المحفوظدا تۆمارکراوە؟ بەڕاستی ئەو کارە بۆ خودا زۆر ئاسانە. موشریک و هاوەڵگەران لە جیاتی خوداپەرستی شتێک دەپەرستن کە خودا هیچ بەڵگەیەکی ڕەوانە نەکردووە لەسەری کە ڕەوایە بیپەرستن و خۆشیان هیچ زانیاریەکیان دەربارەی نییە ستەمکارانیش هیچ جۆرە پشتیوانێکیان نییە تا لە قیامەتدا فریایان بکەوێت کاتێک کە ئاەتەکانی ئێمە بەڕوونی و ئاشکرایی بەسەریاندا دەخوێنرێتەوە لە ڕوخساری ئەوانەدا کە بێ باوەڕن بێزاری و تاڵی و گرژی بەدی دەکەیت بە جۆرێک خەریکە هێرش بەرنە سەر ئەوانەی کە ئایەتەکانی ئێمەیان بەسەردا دەخوێننەوە پێیان بڵێ ئایا هەواڵتان بدەمێ بە خراپتر لەو کینە و بغزەتان ئەویش ئاگری دۆزەخە کە خدای گەورە بەڵێنی داوە بەوانەی کە بێ باوەڕن پێی ئای کە سەرنجام و چارەنووسێکی خراپە ئەی خەڵکینە نمونەیەک هێنراوەتەوە چاک گوێی بۆ بگرن بەڕاستی ئەوانەی کە هانا و هاواریان لێ دەکەن لە جیاتی خوددا هەرگیز ناتوانن تاکە مێشێک دروست بکەن هەرچەندە بۆ ئەو کارە کۆ ببنەوە و یارمەتی یەکتریش بدەن و ئەگەر مێشەکە شتێکیان لێ بفڕێنێت ناتوانن لێی بسەنەوە داواکار و داوا لێکرا و هەردووچیان لاواز و بێ دەسەڵاتن. ئەوانە وەکو پێویست قەدری خودایان بە چاچی نەزانی ڕێزی پەروەردگاریان بە تەواوی نەگرت لە کاتێکدا بەڕاستی خدا زۆر بەهێز و بەتوانا و باڵا دەستە هەر خدا بەویستی خۆی لە فریشتەکان و لە خەڵکیش فرستادە هەڵدەبژێرێت بەڕاستی خدا بیسەر و بینایە چاک دەزانێت چێ هەڵدەبژێرێت بۆ گەیاندنی پەیامەکەی خودا ئاگایە بەوەی کە لە پێشیانەوە ڕووی داوە و بەوەش کە لە ئایندە و داهاتوودا ڕوو دەدات و هەموو کار و هەموو شتێک بۆ لای خودا دەبرێتەوە ئەی و کەسانە ئیمان و باوەڕتان هێناوە کوڕنوش و سوش دەبەرن و نوێژەکانتان بە جوانی بکەن و پەروەردگارتان بپەرستن لە هەموو بار و دۆخێکدا و تا دەتوانن چاکە و چاکە کاری ئەنجام بدەن بۆ ئەوەی سەرفراز و سەرکەوتوو بن. هەروەها بەردەوام بن لە خەبات و جیهاد و هەوڵ و کۆشش لە پێناوی خودادا بەو شێوەیەی کە شایستەیەتی لەبەر خاتری ئەو بێت ئەو زاتە بۆ ئەوە هەڵی بژاردون و لە ئاین و بەرنمەکەیدا هیچ جۆرە شتێکی ناڕەوا و قورس و گرانی لەسەردانە ناون کە نەتوانن ئەنجامی بدەن جا ئەم بەرنمەیە ڕێ و شوێن و بەرنمەی ئیبراهیمی باواتانە کە پێشتر هەر خودای گەورە ناوی ناون مسلمان و لەم قورآانەشدا بە مسلمان ناوی بردوون تا پێغەمبەر ببێتە شایەت بەسەرتانەوە کە پەیامی خدای پێڕاگەیاندون و ئێوەش بەگەیاندنی ئەو پەیامە ببنە شایەت بەسەر خەڵکیەوە کەواتە نوێژەکانتان بەچچی ئەنجام بدەن و زەکاتیش لە ماڵ و سامان و زانستی و هێزتان دەربکەن و پشت بە خوددا ببەستن چونکە هەر ئەو زاتە یار و یاوەرتانە جا دڵنیابن کە خودا چەندە یارمەتی دەرێکی چاکە و چەندە پشت و پەنایەکی بەهێز و بەنرخە